ئەنجلیتا هەردەم بیری لە داپیرەی ئەکردەوە، بەڵام لەو کاتەوەی کە نەخۆشیەکەی توندتر بوو، حەزی زیاتر بوو لە چاوپێکەوتنی داپیرەی، ئەمەش دوا هیوای بوو لەم ژیانەدا، بەڵام ڕۆمیۆ بڕیاری دا کە ئەم هیوایەی بۆ بێنەتە دی، هاوڕێیانیشی یارمەتیان دا، تا گەیاندیانە کۆشکی داپیرەی و توانی بیبینێ، بەڵام داپیرە پێشوازی نەکرد لە ئەنجلیتای کوڕەزای. من بە هیچ شێوەیەک ناتوانم مامەڵە لەگەڵ تۆدا بکەم وەکو کوڕەزا. ئیتر لەوە زیاتر من هیچم نەماوە پێت بڵێم دەی ئێستاکەش زوو بە بگەڕێرەوە ماڵێ. تخوا ڕاوەستە خانمەکەم ئایا ئەزانی ئەنجێلیتا بۆچێ هاتۆتە لات ئەنجێلیتا هاتووە کەوا پێت بڵێ ئەو بڵێ کەوا ئەو تو نا ڕۆمیۆ ئیتر کۆتایی هات. من ئیتر لەمڕۆ بەدواوە بێزارت ناکەم، هەموو هیوام ئەوە بوو بتبینم و گوێم لە دەنگت بێت، ئەو ئەم هیوا جوانەشم هاتە دی. خانمەکەم، ئەمە کۆتایی وام بوو لە ژیانم. زۆر سپاس بۆ تۆ داپیرە گیان. ئەمەت بیریەتەوە ئەمە ئەو دیارە بوو کە باوکم یای بە تۆ ئەتۆلفۆ ئەم دیارە بۆ بنە هەر کاتێک گوێر لە دەنگی ئەم مۆزیقایە بێت بیر لەوە بکەوە کە من تۆم زۆر خۆشەوێت تکات لەکەم خانمەکەم لای خۆت بیپارێزە چونکە من دڵم زۆر بەم یادگاریە خۆشە. ها زۆر چاکە لەسەر زەوێکەدا دایبنێ. باشە ئەوا من ئەڕۆم داپیرە گیان خوات لەگەڵ خانمەکەم. تخوا زۆر ئاگات لە تەندروستی خۆت بێ داپیرە گیان. ئەو کچێکی جوانە خۆزگا خوازم کە باوەڕی پێ بکەم بەڵام من متمانەم بە هیچ کەسێک نەماوە. دنیا بۆچی منت هێناوەتە ئێرە؟ سپاس بۆ خوا من تەندروستیم زۆر باشە بمبەرەوە بۆ ماڵەوە چ بکەین لە هۆڵی کۆبوونەوە؟ لەبەرئەوە هاتووم بۆی لێرە بحەسێینەوە چونکە ڕێگامان زۆر ماوە. زۆر باشە. ئەنجەلیتا بۆچی ئەم مۆسیقایەت دا بە خاتوو ئیزابێللا ها؟ ئەوە دیاری کوڕەکەیەتی. منیش وا هەست دەکەم کە تەمەنم بەرەو کۆتایی دەڕوات. نا ئەنجەلیتا! ئەزانم کە تەمەن بە دەستی خوایە، بەڵام من وا هەست دەکەم لەبەر ئەوە مۆسیقاکەم بە دیاری بە داپیرم دا. داپیرم باوکمی خۆش دەویست، بۆیە منیش خۆشم دەوێت. نا، داپیرت بەڕاستی دڵڕەقە. نا ڕۆمیۆ، هەرگیز وا بیر مەکەرەوە. هیچ مرۆڤێک دڵڕەق نییە. هەموو مرۆڤێک باشە و پێویستی بە خۆشەویستییە. بەڵێ پێویستمان بە خۆشویستن هەیە. بەڵێ، ئەمە ڕاستە. منیش هەر بیر لەمە ئەکەمەوە. ئێستە تێگەشتم. ڕۆمیۆ، تۆ شەرۆک و من بیر ئەکەیتەوە. هەر لەبەر ئەمەش بوو کە یارمەتیت دام تا داپیرەم بینی. تکات لێ یەکەم مەگری. من نایەتە خەیاڵم کە تۆ بمری. ڕۆمیۆ! گوێ بگرە ئینشاءاللە تۆژیت ئەبێ پشتمان بەخوای گەورە بەهێز بێت بەهێز مەبە هێشتە هیوا ماوە ڕۆمیۆ ئەزانی من زۆر دڵخۆشم بە پێچوانی خاتو ئیزابێلای داپیرم تێنەگەیشتم من هەست بە تەنهایی ناکەم، من لە دەوروبەرمدا کۆمەڵێک کەس هەن کە زۆر باشن لەگەڵمدا. تۆ، هاوڕێ دوو کەڵکێش پاککەرەوەکانت، وەیان بەڕێز ڕۆسی و و خاتوو ئیداش. بەڵام داپیرم هەر خۆی بە تەنهایە. من زۆر زۆر دڵم بۆیە سووتێ. زۆر گوناحە بێ ئەرچێ ئێستا زۆر دڵتەنگ بێت خۆزگە ئەمتوانی یارمەتی بدەم من زۆر ئاواتە خوازم کە بتوانم خەندە بخەمە سەر لێوانی بەڵام من ناتوانم لەم کارەدا سەر بکەوم چونکە کاتی کەم ماوە لە ژیاندا ئاخ ئەنجلیتا ئەنجلیتا ئەنجلیتا ئەنجلیتا نەخێر ڕۆمیۆ تاوانبار نییە چونکە ئەمە بە ویست و داواکاری خۆی بوو. نەخێر من لێپرسراوم چونکە نەمتوانی بە تەواوی یارمەتی بدەم. هه ئەمەش ئەنجامی کارە خراپەکانتانە بێ عەقڵینە ئەنجلیتا نەخۆشە و کێ دەڵێ هۆشی دێتەوە. بەڵێ بەڵام من لێتان خۆش نابووم و سزای هەمووتان دەدەم هەی بێ مێشکینە. هه ئەی خوایە گیان چۆن ئەمەم لە بیر کرد. هەڵات. ڕاوەستە خانمەکەم من ئەزانم ئێستا تۆ هەز بەچی ئەەکەیت بەڵام تکات لێ دەکەم واز لە ڕۆمیۆ بێنە باکاری خۆی ئەنجام بدات تکات لێ دەکەین ئەنجلیتا تخوا خۆت بەدەستەوە مەدە ئێستا دکتۆر کاسێ لا ئەهێنم دکتۆر گیان تخوا ئێستا تەندروستی چۆنە؟ ئەوەی لە توانامدا بوو کردم چارەسەریش تەنها لای خوایە بەڵام ئەگەر بە بەردەوامی وەها بمێنێتەوە خەوی لێ بکەوێ وە حاڵی ترسناک دەبێ. ڕوخساری زۆر هێمن و بێدەنگە وەک ئەوەی هەست بە خۆشیەکی زۆر بکە. مەترسێ بی کۆڕە ئینشاءله ئەنجلیتا بەم زوانە چاگە بێتەوە بەڵێ تخوا زیاتر بۆمان ڕوونکەوە کاکە گیان کارەکە زۆر ئاشکرایە ڕوونکردنەوەی پتری پێناوێ پێویستە پیشانی پسپۆڕی نەخۆشیەکانی دڵی بدەین دکتۆرێکی بەناوبانگ دەناسم لە شاری پاریسە. هە پاریس ئای چەند خۆشە بچمەوێ. ئانجلیۆ. دکتۆر تکا دەکەم سارێکی ترمان پێ بڵێی چونکە ئەمە لە توانای ئێمەدا نیە. بەڵێ. چونکە ئێمە پارەیە و چارەیەمان نییە ئەی وانە پیاوەکە؟ ئایا تۆ ئەنجەلی تاڤی بۆ شاری پاریس؟ بەڵێ ئەوێ پزیشکێکی بەتوانە هەیە کە ئەتوانێت چارەسەری بکات زۆر چاکە ئەی ئەم چارەسەرکردە چەندی پارە پێ دەوێت ها؟ ها ئەوە چیتە ڕۆسی ئەی تۆ بۆ پارە نەهاتوویت؟ نا نا هەرگیز من پارەی چارەسەری ئەنجلیتا ئەدەم، تەنانەت ئەگەر ناچار بم خانووەکەشی بۆ بفرۆشم، یا هەر شتێکی تر لە توانامدا بێت بۆی بکەم. هاتووم پێت ڕابگەیەنم کە بەتەمای چین. چونکە هەرچۆنێک بێت تۆ داپیرەی ئەویت و بەرپرسیاریت لێی. ڕووداوەکەی دوێنێ شەوم زانی. من تێدەگەم کە ئەنجلیتا ئێستا هەست بە چی ئەکات. من پاڵپشتی ڕۆمیۆ ئەکەم لەوەی کە پێشتر پێی وتی. ئەنجلیتا کچێکی چاکە و تۆشی زۆر خۆشەوێت. تکا لێکەم با بۆ جارێکی تر چاوی پێت بکەوێت و با هەست بە خۆشەویستی تۆ بکات. تکا لێکەم بەهێمنی بیرکەرەوە خاتوو ئێزابێلا. هەوڵ بدە لەگەڵ خۆت و هەست و سۆزی ڕاستەقینەت ڕاستگۆ بیت. دەی خانمەکەم کاتی زۆرمان لە پێش نەماوە. تکایە ئەوەی کە پێشتر لەگەڵ ئەنجەلیتای داما و کردت دووبارەی مەکەرەوە. ئیتر بەسیەتی. خانمەکەم، وەرە بزانە چی ڕووەدا لە دەرەوە. هەموو دووکەڵ کێش پاکەرەوەکان کۆبوونەتەوە لەبەر دەرگا. کارەکە بۆ شێوەیە ڕۆیکە ئێمە دەمانویست سەرکەوتین لەگرتن دووکەڵ کێشەکە وەرە دەرەوە خانمی بەڕێز، پێویستە گوێ لە قسەکانمان بگریت، ئەگینا دوکەڵکێشەکان پاک ناکەینەوە. ئێستا تێگەیشتم، ئەو منداڵە دڕندانەن کە تونی دوکەڵکێشی کۆشکەکەیان داخستووە. ڕۆمیۆ! پێویستە ئێستا لەگەڵم بێیت ڕێ لە هاوڕێکانت بگری. ئەوە چیە کەن لەم ناوە. هەستن خێرا دوکەڵکێشەکان پاکەنەوە دەیەستن زوو. ئەگەر بۆ خۆمان بمانەوێ ئەم داوا دەکەین. کێ لێ پرسراوە بەرامبەر بەم کارانە؟ من! هەستە سەر پێ. بەسەر چاو. ناوت چیە؟ ئەلفرێدۆ! ئمم. ئەلفرێدۆ پێم بڵێ چی وا لێ کردن کە ئەم ئاژاوە بدەنەوە لە ناو کۆشکەکەدا ها؟ ئێمە هیچمان لە تۆ ناوێ خانمەکەم، ئەوەی ئەمانەوێ تەنها بینینی ئەنجێلیتایە و قسەی لەگەڵدا بکەیت. بەم شێوەیە؟ کەواتە ڕۆمیۆ نەخشەی بۆ ئەم کارە ناشرینە کێشاوە؟ نەخێر، ڕۆمیۆ هەر نازانی ئێمە لێرەین. بەڵێ وایە، ڕۆمیۆ پەیوەندی بەوەوە نییە. بێدەنگ بن. شیلیلیۆ! بەڵێ. زووترین کات ئەو منداڵانە لە کۆشکەکە فڕێ دەدەرەوە. بەسەر چاو. تخوا بوەستە. گوێتان لە قسەکانی خاتوێز هەبێ لا نەبوو دەی زووکە لەم ناوە نەمێنن. گوێتان لێ نەبوو دەی زووکە بڕۆنە دەرەوە زوو. نا من هەرگیز داپیر دڵڕەق یەک و ئەوم نەدیوە. ئەمە ڕاستە ئەگەر من نەخۆش کەوم داپیرم شەو تا بەیانی ناخەوێت و ئاگای لە من دەبێت. داپیرەی منیش هەردەم چاودێری دەکردم و هەموو ڕۆژێکی شیری ئەدامێ. خانمەکەم تۆ وەک داپیری ئەنجلیکا مامەڵەت لەگەڵ نەکرد. داپیرم بە ڕەحمە وەک تۆ هەڵسوکەوت ناکات. ڕاست دەکا. بەڵێ داپیرەی منیش. بەڵێ ڕاستە داپیرەی منیش بەرێ. ئای. ئێوە چەند مناڵێکی لا سارن بوەستێن لەبەر چی ئەوەتان کردووە ئەگەر ئەنجلیتا بۆ بزانێ زۆر دڵگرانە بێ چونکە ئەو داپیرەی زۆر خۆشەوێ ناوێت کەس بێزاری بکات ئا ئەزانی چی بە من وتووە وتی ئەو کاتە زۆر دڵخۆشە بم کاتێ چاوەکانم ئەنوقێنم و بیر لە داپیرە ئەەکەمەوە هەستی پێ یەکەم و ئەیبینم کەوا داپیرە سەڕڕای ئەو هەموو سامان و بەناوبانگی هەیەتی بەڵام ئەو تەنهایە ئەمەش ئەنجلیتا زۆر بێتاقە دەکا ئەنجلیتا تاکە کەسێکە کە خات و ئیزابێ لە خۆش بێت و بیری لێ بکاتەوە ڕۆمیۆ ها خاتوی زابێلا خان مەکەم ئەنجەلیتا زۆر زۆر پێویستی بە تۆ هەیە پێویستە دووبارە چاوت پێ بکەوێتەوە. پێویستە بیهێنی. زۆر سەیرە باشە ئێوە پەیوەندیتان چیە بە ئەنجەلیتاوە ئەم هەموو شتە سەیرانە ئەکەن لە پێناوی ئەودا ها پێم بڵێن. چونکە ئەنجلیتا کچێکی باشە و خۆشی بۆ هەموو کەس دەوێت خانمەکە. وە یارمەتی ڕۆمیۆی هاوڕێمانی دا. هەر لەبەر ئەوە ڕێزی لێ دەگرین و وەک خوشکمانە. ڕۆمیۆش کوڕێکی زۆر باشە. بەڵام هەندێک جار. مەبەستت چییە؟ خانمەکەم، ئێمە منداڵی هەژارین و لە شوێنی دورەوە هاتووین بۆ ئەوەی لێرە لە دوکەڵکێش پاککردنەوە کار بکەین. قەدر ئێمەی لێرەدا کۆ کردەوە. ڕۆمیۆ یەکەم کەس بوو کە پێی گەیشتم. تیایدا خۆشەویستی و دڵسۆزی و بەهێزی. ئەو وای لێ کردم کە متمانەی زۆرم پێی هەبێ. ئەنجێلیتا یارمەتی ڕۆمیۆی دا. ئەمە مانای ئەوەیە کە یارمەتی هەموومانی داوە. ئێمە هەموومان وەک یەکین. ها؟ خانمەکەم، ئەنجێلیتا زۆر نەخۆشە. وازانێ بەم زووانە لە ژیاندا نامێنێ. تخوا! بەڵام تا ئێستا هەر دەمی بە خەندەیە و هەوڵەدا دڵی دەوروپشتی خۆش بکا. تا ئێستاش هەر لەسەر جێگا کەوتووە و بێهۆشە و لەگەڵەوەشدا هەردەم ناوت دێنێت و داوای بینینت دەکا. ئەی خانمەکەم تخوا دڵت بۆ ئەم کچە پاک و بێگەردە بکەوە تخوا. خانمەکەم تخوا یارمەتیان جلی تا بدە. تکایە یارمەتی بدە. باشە پێم بڵێن من چی لە دەستێ بۆی بکەم توانی سۆز و خۆشەویستی خۆتی پێشکەش بکەی جگە لەمە هیچی تری ناوێ پاشا ئەی چۆن ئەمە بکەم ئەمەیان خۆت باشترە زانی. زۆر زۆر سپاست دەکەم ڕۆمی گیان من لە ئاکارە جوانەکانی تۆ زۆر شتی بەسوود و گرنگ فێر بووم من ئێستاکە زۆر باش فێر بووم مانای هاوڕێتی و خۆشەویستی لەناو خەڵکیدا ئێستا تکات لێ دەکەم ڕۆمی گیان من بە بۆلای ئەنجلیتای ئازیزم بە زووترین کات زۆر باشە تکا لێ ئەکەم دکتۆر کاسێلا پێم بڵێ بزانم کچەکەم چی بەسەریە تخوا پێم بڵێ بەداخەوە وا دیارە ئەنجلی تا هیچ ئارزوێکی نەماوە لە بۆ ژیان ها نا شتیوا نابێ بڕووبدات مەحاڵە ئەرێ دکتۆری چارەسەرێکی تری لەبەردەست نییە ها پێم ڵێ گەورام ها؟ داپیرە گیان تکات لێ دەکەم کە بم بەخشی ئازیزەکەم تۆ بەهۆی منەوە ئازارێکی زۆرت کێشا تخوا لێم ببوورە ئەنجەلی تاگیان نا وا پێ ئەچێت ئەوەی کە ئەیبینم خەو نەبێت ئەنجەلی تا من هەمیشە ئیتر لەگەڵ تا بم داپیرەگیان ئای خۆی گیان باوەڕ ناکەم ئەمە هەستێکی زۆر خۆشە بەڕێز ڕوسی من ئەو چاکانی کە بووم لەبەر چاوە من ئەزانم ڕۆژانێکی زۆر بوو لە ناو هەڵەدا ئەژیام بەڵام لە میانەی ئەو ماوەیەدا شتێکم بۆ دەرکەوت ئەویش ئەو متمانەیە بوو کە بە تۆم بەخشی، تۆش وەفات بۆی هەبوو. نا، نا خانم، تکات لێ دەکەم شتی وا مەڵێ، من تەنها بە کاری خۆم هەستام و هیچی تر. ئایا تۆ دکتۆر کاسێلای؟ بەڵێ. ئایا تۆ لەو باوەڕەدای کە ئەم نەخۆشیی ئەنجەلیتا چاک ببێتەوە لەسەر دەستی پزیشکەکانی پاریس؟ بەڵێ. بە پشتیوانی خودای گەورە. هیوای چاک بونەوەی زۆرە. زۆر چاکە من ئەیبەم بۆ پاریس هەرچی لە توانامدا هەبێ بۆت یەکەم مەترسە کچە خۆشەویستەکەم. زۆر سپاستەکەم داپیرە گیان. ئەمەوێت تا کاتی ڕۆیشتنمان دێ لەم خانوە جوانە بمێنمەوە. لەگەڵ بەڕێز ڕۆسی و خاتوو ئیدە من وا حەز دەکەم تخوا داپیرە گیان. چۆن تەیەبا ئەوها بێ ئازیزەکەم. شتێکی خۆش نییە ها؟ بەڵام ئێمە بە تەنیا ئەمێنەوە ئاه بیکۆڕە. دەکەم لە جێگاکەی خۆت ها بۆچی من باشم ئەمە چەند ساتێک قسەت لەگەڵا بکەم بەرە دانیشە کاتی ڕۆیشتن نزیک بووە بەیانی لەخوا ئەخوازم کە چاک بیتەوە سپاست دەکەم ڕۆمیۆ لەو کاتەوەی کە تۆم ناسیوە زۆر شتی خۆشمان بەسەر هاتووە ڕاست دەکەیت جوان بوون ئەگەر هەندێکیشان ناخۆش بوون واز دەکەی ئەم جەلیتە ناونیشانی خۆمت بۆ دەنێرم لە پاریس ڕۆمیۆ لەو کاتەوەی کە خەریکی کارکردنە لە دوکەڵ کەش پاکردنەوە چاوی بە کچێکی سەیر ئەکەوێت پاشان بۆی دەرئەکەوێت کە ئەوە یانکای خوشکی ئەلفرێدۆیە ئەکەونە کار بۆ گەڕان بە دوایدا بەڵام کەسێک لە پێش ئەوان ئەیدۆزێتەوە ئەمانە لە ئەڵقەی داهاتوودا دەبینن.